ئەوەی کە زۆر لێتان بترسم لە مەسیحی دەجال زۆرتر ئەئیمەە المضلین ئەو پێشەواوە ئەو پێشەوایانەی ئەو مامۆستایانەی ئەو مەلایانەی کە ئەبن بە گومڕا و خەڵکیش گومڕاکەن پێغەمبەر صلی الله عليه وسلم ئاوای فەرموو فەرمووی کە لە مەسیحی دەجار زیاتر لێتانە ترسم ئەو ئایمان ئەو ئیمامانن کە وا خەڵکی لە ڕێگا دەرەکەن